یا نۆزدە تاقم کاروباری سزادانی ملیۆنەها دۆزەخی بەڕێوەبەرن و تا ئەهلی کیتاب لە جولەکە و گاور یەقین پەیدا بکەن بە پێغەمبەرایەتی پێغەمبەر چونکە لە تەورات و ئینجیلیشا هەروا باسی سەقەر کراوە کە نۆزدە کەس یا نۆزدە تاقمی بەسەرەوەیە و ئەوانەیش کە ئیمانیان هێناوە بە پێغەمبەر ئیمانیان زۆرتر ببێ کە ئەبینن ئەهلی کیتابیش باوەڕ بە ڕاستی ئەم قسەیە ئەکەن و جولەکە و گاور و موسڵمانان هیچ گومانیان لەم مەسەلەیەدا نەبێ و بۆ ئەوەیش کەوا ئەوانەی باوەڕیان دانەمەزراوە و دوودڵن و کافرەکانیش بڵێن خوا مەبەستی لەم نۆزدە کەسە یا نۆزدە تاقمە چییە و نۆزدە چ خاسیەتێکی تیایە؟ خوا هەر کەس گومڕا بکا ئاوای گومڕا ئەکا ئەم جۆرە قسانە بکا و هیدایەتی هەر کەسیش بدا وای هیدایەت ئەدا باوەڕی بە هەرچی هەبێ کە خوا بیفەرموێ و لە خوا خۆیشی بەولاوە کەس نازانێ لەشکری خوا کێن و چەندن و ئەم سەقەرە و ئەم نۆزدەیەتی ژمارەی سەقەرەوانانە بۆ ئەوە نەبێ کە ئادەمیزاد بیر لە خوا و توانایی خوا بکاتەوە بۆ هیچی تر نییە. بیریش ناکەنەوە تا خوا مەیلی لێ ئەبێ خوا شایانی ئەوەیە بەندەکان خۆیان لە بێ فرمانی کردنی بپارێزن و ئەویش شایانی ئەوەیە لە گوناهیان خۆش ببێ